رواه الامام بخاری رحمه اللە موسڵمانان سڵاو و ڕەحمەتی خواتان لێ بێ و خوای پەروەردگار خێر و بەرەکەتی بڕژێنێ بەسەرمانا و لە هەموو ئافات و فیتنەیەک ئێمە و سەرجەم مسڵمانان بپارێزێ بەشی دووهەم لە وتاری لە بابەتی دووزمانی و قسە هێنان و قسە بردن وتاری ئەمڕۆمان دەبێت تەواوکەری بابەتی پێشووە ترسناکی و خەتەری زمان کە پارچە گۆشتێکی نەرم و بێ پێشەیە لە ناو دەمی هەموو مرۆڤێکدا، بەڵام ئاگری وا ئەنێتەوە بە ئاگرکوژێنەرەوەی هەموو وڵاتانی جیهان سەرکوت ناکرێ و ناکوژێتەوە. بۆیە خوا جل جلالە و پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئێمەیان زۆر ئاگادار کردووەتەوە لە زمان عن مواضعه، قسە لە مەوضعی خۆیا تێکەدەن، یبدلون کلام اللە، قسەی خوایان دەگۆری، ئەوە دەئبی ئەوانە، هەر کەسێک ئەو سیفەتەی هەبێ ئا پێ دەخاتە ئەو ئاوەی ئەوان ڕژاندویانە خوا پەنامان با، لعن الذین کفروا من بنی اسرائیل، ئەوانیش زۆریان لەعنەتیان لێکراوە، کافرەکانیان. لەبەرئەوە با ئاگامان لەوە بێ سیفەتی پێغەمبەری خۆیشمان صلی اللە علیە وسلم الصادق الامین ڕاستگۆ و دەستپاک هەر کەسێکیش ئەم دوو سیفەتەی هەبێ ئەوە شوێنکەوتەی ڕسول اللە و بەر شەفاعەتی ڕسول اللە دەکەوێ ئافات و زیانەکانی زمان زۆرن ئینسان بە کەلیمەی کوفر کە بە زمانیا دێ کافر دەبێ هەروەکو چۆن بە زمان شایەت و مانەیەنی و موسڵمانەبی، بەم زمانە کەسێک کافر دەبێ، موشریک دەبێ، غەیبەت بە زمان ئەکرێ، بوختان بە زمان ئەکرێ، لەعنەتکردن بە زمان ئەکرێ، دەمپیسی و جنێودان، دووزمانی و قسەهێنان و قسەبردن ئەمانە هەموو بەروبوومی خراپی زمانی ئینسانن. ئەم بازاڕ و مەملەکەتە بەشێکی زۆری زمانی خراپ و پیس تێکی داوە بە یەکدا. خزمایەتی، دراوسێیەتی، ئیحتیرامی نێوان ژن و مێرد و باوک و فەرزەند، کاربەدەست و هاووڵاتی، بۆچی متمانە نەماوە لە بەینا هەمووی تێکدەر قسە هێنەر و قسە بەر ماستاوچی ئەوانەن ژیانیان کردووە بە ژان بۆیە رسول اللە صلی اللە علیە وسلم ئەفەرموێ خوا جل جلالە چەند شتێکی لێ حەرام کردوون و چەند شتێکیشی پێ ناخۆشە ان اللە حرم علیکم وئد البنات قبوڵ نییە. هەروەها پێغەمبەری خوا فەرموویەتی، ئێوە بۆتان دەردەکەوێ و دەیبینن خراپترینی مرۆڤەکان ئینسانی دووڕووە، ذە الوجهین، دوو ڕووی هەیە. چۆن دوو ڕووی هەیە، یاتی هاولائی بوجه و هاولائی بوجه، لای فڵان بە جۆرێ قسەکا لای فیساریش بە جۆرێ قسەکا لەم لا بە جۆرێک ئەدوێ لەو لا بە جۆرێ ئەدوێ ئەیا ئەیەوێ بیان دا بە شەڕ ئەیەوێ تێکیان با بۆیە ئاگامان لەوە بێ کەوا یەک ڕوومان هەبێ و دوو ڕوو نەبین خوا پەنامان با یاخوا دووزمان و فیتنەکان فاڵچی و سیحربازەکان سوودیان لە خۆشباوەڕی و دڵسافی و ساویلکەیی و هەندێ جار گێلی بەعزێک لە مرۆڤەکان وەرگرتووە، بۆیە بازاڕیان گەرمە. هۆکارەکەشی نەگەڕانەوەمانە بۆ خزمەت قورئان، کلام اللە، بۆ خزمەت سوننەت، فەرموودەکانی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، و بەکارنەهێنانی عەقڵ. سەلیقە، وردبینی کە خوا پێی داوین. پەلەکردن و هەڵەشەیی، عەجەلەکردن، تیانەوەستان، بەدوادانەچوون نەکردن بۆ قسە و قسەڵۆکەکان، ئەمە زۆربەی ماڵەکان و ژیانەکانی تێکداوە و ئاگرە گەورەکان، ئەمە دەینێتەوە هەزاران پەن و سەمەرەی سەیر لەم وڵاتەدا ڕووی داوە و ڕوو ئەدا، بۆیە زۆر پێویستە کار بە ئایەتەکانی قورئان و فەرموودەکانی ڕەسوولوڵڵا بکەین تا دووچاری وەی و کارەسات نەبین، سەرەتا زمانی خۆمان بگرین، بیپارێزین و خۆشباوەڕ نەبین، پاشانیش. ڕێبگرین لە کوڵێنانی و کتکە نەوتینەکان بۆ ئەوەی ژیانی خۆمان و خێزان و نەتەوەکەمان نەکەوێتە تیاچوون و خەتەر. لە مێژووا ڕووداوی واقعی زۆرە لەسەر کاریگەری قسەهێنان و قسەبردن، تێکدان، شتێکتان بۆ ئەگێڕمەوە کە پیاوێکی گەورە و بەڕێز، عالمێکی موحەدیث، نەحوی، فەقیه، وەکو حەمادی کوڕی سەلەمە، خوای لێ ڕازی بێ، بۆمانەگێڕێتەوە کە ئیمامی ئەحمەد و یەحیای کوڕی موعین و ئیمامەکان زۆربەی زۆریان شایەتیان داوە ئەم پیاوە پیاوێکی گەورە و بەڕێز و عالم و بەتوانا بووە. حەماد دەڵێ، عەبدێکم هەبوو، زەمانی زوو عەبد هەبووە، خزمەتکارییان پێ کردووە، ئیشیان پێ کردووە لە ماڵا. ئەویش لە بازاڕا کڕین و فرۆشتنی پێوە کراوە تا وردە وردە ئایینی پیرۆزی ئیسلام وردە وردە دەرگاکانی بوون بە عەبدی داخست و کەمی کردەوە. تەنگی پێ هەڵچنی مەگەر لە حاڵەتی شەڕ و ئەسیربوون لە بەینی لەشکرێکی ئیسلام و کوفرا ئەوان ڕۆڵەکانی ئێمە بگرن دیارە ئەیانکەن بە عەبد و ئەو کاتەش بالمقابل دروستە ئەو ئەسیرانەی ئەوان ئەگیرێن بکرێن بە عەبد جا یا بەرامبەر بە ماڵ ئازاد ئەکرێن یا دەگۆڕێنرەوە لەگەڵ ئەسیرەکانا ڕێگای بە عەبد بوون زۆر کەم بووەتەوە ڕێگای ئازاد کردنی عبودیەت هەزار و یەک دەرگای ئیسلام لێ کردووەتەوە. حەمە دەڵێ، کوڕێکم هەبوو، عەبدێک بوو، کوڕی خۆی نا، عەبدێکم هەبوو، بردم لە بازاڕ بیفرۆشم. پیاوێک هات، مەعمەلەی لەگەڵا کردم، پێم فرۆشت. وتی، بێزەحمەت ئەم عەبدەی تۆ ئەیفرۆشی عەیبی هەیە؟ وتی، سەیری کە، هیچ نوقسانیەکی نیە، دەستی قاچی، چاوی، جیسمی حیچ کوڕێکی ئەڵێ سپی کەلەیش بووە، شەرت نیە عەبد دایم ڕەش بێ، جوان خاسیش بووە، بەڵام تەنها عەیبێکی هەیە، بۆی دوایی گلەییم لێ نەکەی، وتی، چیە عەیبەکەی؟ وتی، ئەم عەبدە قسە ئەهێنێ و قسە ئەبا، تیقەی ناکا، ئەوە هیچ نیە، خۆم نەسیحەتی ئەکەم دای ئەنێم ئامۆژگاری ئەکەم انشاڵا ئەو دەردەی پێ تەرکەکەم پارەکەی دامێ و عەبدەکەم دایەو بردی ڕۆشت لەگەڵی ژن و مێردەکە ماوەیەک ژیا نەسیحەتیان کرد خواردنی باشیان دایە جلوبەرگیانە کردە بەری ئیشیان پێکرد ئیشی بۆ کردن بەڵام گەرایەک ڤایرۆسێک لە کەللەی ئەم عەبدایە ئەویش ڤایرۆسی دوو زمانی و قسە هێنان و قسە بردنە لە کوێوە دەست پێ بکا لە ئاغەکەی و ئاغە ژنەکەیەوە لە لە پیاوەکە کە خاوەنیەتی لەگەڵ ژنی پیاوەکە وتی لێرەوە دەست پێ بکە باشە ڕۆژە چوو بەلای ژنەکە وتی خانم تی بەڵێ وتی من ماوەیەکە لە خزمەت ئێوام لەم ماوەکەما دەرکم بە شتێ کردووە وەکو ئەمانەتی ئەمەوێ پێت بڵێم لێم قبوڵە کەی و ناوم نەبەی وتی بەڵێ وتی گەورەم دڵی چووە لە ئافرەتێ و ئەیەوێ بیێنێ و ئیتر منیش نەمتوانی تەحەمول بکەم ئەم کارەم بینیوە بەڵام ڕجاو لێ ئەکەم باسی من مەکە وتی باشە وتی جا چی بکەم وتی وەڵای دەرمانێکی شکە بەم پێت بدەم بۆ ئەوەی پەشیمان بێتەوە و واز بێنێ وتی چیە دەرمانەکە وتی کاتێ کە پیاوەکەت خەوت مووسێ هەڵبگرە لەم ژێر چەناگەیە سێ تەڵموو بێنە لە فڵانە شوێنە دای بنێ ئیتر دڵی لەو ئافرەتە هەڵەکەوێ و تۆ ئەبیتە یەکەم خۆشەویستی دنیا و قیامەتی تجاوەڵاوە ئاسانە هەر ئەم کوڕە زوو ڕۆی بۆ لای گەورەکەی وتی گەورەم تی بەڵێ تی شتێکم دەرک پێ کردووە ناتوانم خیانەتی لێ بکەم من عەبدی تۆم پێو بڵێم تی بەڵێ وتی ئاخر ناوم نابەی وتی نەوەڵا وتی وەڵا خێزانەکە و دڵی چووە لە کابرایەکی تر و مەیلی نەماوە و وا ئەزانم لە مەڵاسی ئەوایە فرسەت بێنێ تۆ بکوژێ وتی چۆن ئەزانی؟ وتی وەڵا ی تەجروبەی بکە ئاگاو لە خۆو بێ خۆو بکە بە خەوتوو کە چویتە سەر جێگاکە بەڵام نەخەوی وریابە ئیتر ئەگەر چەقۆیەکی پێ بوو ئەگەر پیکێکی پێ بوو ئەگەر شتێکی پێ بوو ئاگاو لە خۆو دیفاع لە خۆو بکە وتی زۆر باشە بەسەریا چوو ئەمشەو ناسبەی شەو کابرا چووە سەر جێگە و ڕاکشاو پرخەی لە خۆی هەڵساند و خۆی کرد بە خەوت و ژنەیش بێدەنگ بێدەنگێ کافرمان ئەوەی کەوا جاران سەر و ڕیشان پێ چاکرێ گرێ بە دەسەوە ئەچێتە سەر جێگەکە و وردە وردە دەست ئەبا بۆ ژێ چەناگەی مێردەکەی دوو سێ تەڵموو ئەگرێ کە لێی بنێ لەو کاتە دەستی ئەگرێ پیاوەکە بە خەبەرە بێ دەستی ئەگرێ ئێوە چەقۆ بینێ بە دەستیەوە ئەوە لەسەر سنیەتی یەکسەر لە مەتباخ قەمەیە هێنێ ژنەکەی سرە بڕێ کورە ئاغە نەکەی کورە گەورەم نەکەی کابرا ئەیچ تەواو سەری بڕی و کەوت خوێن ڕژا خەبەر گەیشتە ماڵی باوکی ئافرەت هاشاوڵیان هێنا و کابرایان کوشت کەس و کاری کابرایش پەلاماری ئەوانیاندا زۆرێکیان لەوا کوشت دوو تیرە ڕژانە یەک قەتڵعامێکی گەورەی تیاکرا کابرای فیتنەیش وەک بەرزەکی باران بۆی دەرچوو کەس نەیزانی بە کوێ چوو ئەمە ئەم ڕووداو و واقعیە مێژوو بە سەنەدەوە بۆمانە گێڕێتەوە کە ڕویاوە پیاوێکی وەکو حەمادی کوڕی سەلەمە قسەی نەقڵ ناکاکەوە دوایی ئیمامی ئەحمد و یحیای کوڕی معین و ئەیوبی سەخستیانی و ئەو هەموو عالمە گەورانە نەقدی لێبگرن و گاڵتەی پێ بکەن بەڕێزان قیسەکە تەواو بوو بەڵام چ دەرسێکی لێ وەربگرین؟ کێ لە ئێمە، چ بنەماڵەیەک، چ کەسێک، چ تیرەیەک، چ حزب و لایەنێک شتی وا ڕووی تێ نەکردووە کەسێ بێ بۆ لای بڵێ فڵانە کەس نیازی خراوە بەرامبەرت؟ چووبێ لای ئەویش. قسەیەکی کردبێ گژا بن بە یەکا ڕژا بن بە یەکا ئاگرێکی لێ کەوتبێتەوە دوایی کە هۆشیان کردوێتەوە ئەی ئەوە چی بوو خۆ ئەم مەوزوع ئەسڵی نییە ئەی چۆن باوەڕمان کرد ئاخر خۆشباوەڕی ساویلکەیی دەردی کوشندەی ئێمەیە بۆیە ڕەب العالمین ئەفەرمێ یا ئەیها الذین آمنو ان جاءکم فاسق بنبأ ئەگەر کەسێ خەبەرێکی بۆیە نان نەبەئ فتبینو بەدواچوونی بۆ بکەن بڕۆن تەحقیقی بکەن بیوەنە بنبەرە بزان ڕاستە ئەن تصیبو قەومەن بجەهالە نەوەکو ئێوە لە نەتیجەی ئەم قسەی ئەم کابرا هێناوێتی پەلاماری کەسێ بن بیکوژن خەرمانی کەسێ بسوتێنن دوکانی کەسێ بڕوخێنن تەعدا بکەن لە ماڵێک لە مناڵێک قەلەڕەشەیەکی کوژراو و مردوویێنە بە پێ چاڵی بۆ ئەڵکەند و خستیە ناوی خۆڵی دا بە سەریا تا قابیل فێر بێ جەنازە چۆن بنێژێ ئێمەش زۆر جار هەر ئەوەنەی لە دەستمان دەرەچێ دوای پەشیمانین بەڵام پەشیمانی هیچ دادێ نادا نە بۆ لای خوا نە بۆ دنیا و نە بە بەردەم یاسا ئەی حەل هەموو ڕۆژێک، ما من یوم یصبح فیه ابن آدم، هەر ڕۆژێک ئێوە ڕۆژتان لێ ئەبێتەوە هەموو ئەعزاکانی تۆ، فان الاعضاء کلها تکفر اللسان، هەموو گیانی ئینسان، هەموو ئەعزاکانی ئینسان ڕجاو تکا لە زمان ئەکا، ئەڵێ سەلامەتی ئێمە بەسراوە بە تۆوە، تیاچوونی ئێمە بەسراوە بە تۆوە. بیکە بەخاتری خوا ئاگات لێمان بێ لسانک حصانک فان صنته صانک زمانت ئەسپەکەتە بیپارێزی دەتپارێزێ بەرەڵای کەی ملت ئەشکێنێ قسەت هێنا قسەش ئەبەیت قسەیان بۆ هێنایت قسەیشت لێوە ئەبەن لەبەرەوە ئاگاو لێبێ بەتایبەتی ئەو کەسانەی لە مەوقعی مەسئولیەتان باوک و دایک، کاربەدەست و مودیر، گەورەی هۆز، گەورەی وڵات، هەموومان ئەبێ ئاگامان لێ بێ ئەو کەسەی کە یە بۆ لامان بزانین چی پاڵی پێوە ناوە ئەم خەبەرەمان بۆ بێنێ. دوو زمانی و فیتنەیی سەری لە دنیا تێک داوە، ماڵی دنیای کاول کردووە، مەملەکەتێکی وێران کردووە با ئاگامان لە خۆمان بێ با خۆمان پارێزین ئەبوو موسای ئەشعەری پرسیاری کرد لە پێغەمەری خوا فەرمی ئەی پێغەمەری خوا من ئەفضل المسلمین چ مسلمانێ لە هەموو مسلمانەکان باشترە موسڵمانی باش ئەو کەسەیە خەڵک لە دەس و زمانی سەلامەت و بێوەی بن. خوا ئێمە و ئێوە بێوەی کا لە دەس و زمانی یەکتری و لە دەس و زمانی خەڵکی تر. خوا لە گوناهمان خۆش بێ. عاقیبەتمان خێر بکا. ئیسڵاحی حاڵمان بکا. نزیکەی بیستر بیست ڕۆژ کەمتری ماوە بۆ جەژنی قوربان. هەر لە ئێستاوە با بڕیار بەین ئاشتبوونەوە بکەینە ئامانج و هیوا و دروشممان، هەوڵبەین ڕێبگرین لە قسەهێنەر و قسەبەر، هەوڵبەین دەستی تێکدەر نەیەڵین، بیبڕین، بۆ ئەوەی کەوا ئاسوودەیی ڕووبکاتە دڵەکانمان، ئارامی ڕووبکاتە ماڵەکانمان، خێر و خۆشی و بەرەکەت ڕووبکاتە وڵاتەکەمان. خوا لە گوناهی من و ئێوەش خۆشبێ. خوا عاقیبەتمان خێر بکا. خوا ئیسڵاحی حاڵمان بکا. خوایە بە ناوی پیرۆزت داوات لێ ئەکەم، خوایە نەخۆشەکانمان شیفا بدەی، لە مردووەکانمان خۆشبی، عاقیبەتمان خێر بکەی. ئیسڵاحی حاڵمان بکەی لە ئافات و بەڵاو مصیبەت بمان پارێزی خوایە ڕەحم بە مسوڵمانان بکەی خوایە ڕەحم بە ئینسانیەت بکەی بمان خەیتە سەر ڕێگە ڕاستەکەت خوایە یارمەتیمان بەی وڵاتمان پڕ لە خێر و خۆشی کەی خوایە قەرزی قەرزارەکان بار بکەی بێ هاوسەرەکان دڵخۆش کەی بە هاوسەری باش بێ مناڵەکان دڵخۆش کەی بە مناڵی ساڵح